گۆڤاری تایم لە بابەتێکدا ئەنجامەکانی توێژینەوەیەکی زانکۆی بێلی بڵاوکردۆتەوە و دەنووسێ کە لە نێوان ساڵی 1953 قوتابی ئەم زانکۆیە کە چاوپێکەوتنێکیان لەگەڵدا کراوە تەنیا لە سەدا سێیان ئامانجەکانی خۆیان لەسەر کاغاز نووسیوە لە سەدادەی تریان تەنها وێنەیەکی نادیاری ئامانجەکانی خۆیانیان هەبوو لە سەدا هەشتا و حوتەکەی تر لە بنەڕەتەوە ئامانجێکی تایبەتیان لە ژیاندانە بووە دوای بیست ساڵ جارێکی تر توێژەرەوان چوونەوە لای ئەم کەسانە، هەڵبەت پاش بیست ساڵ نەدەکرا زۆربەی تاقیکردنەوەکان پەیدا بکرێن. بەڵام ئەو ئەنجامە سەرنجڕاکێشەی کە بەدەست هاتبوو گوزارشتی لەوە کرد کە ئەو کەسانەی ئامانجەکانی خۆیان لەسەر کاغەز دەنووسن لانیکەم لە بواری ماڵی و داراییدا بە بەراورد لەگەڵ لە سەدا نەوەد و حەوتەکەی تر سەرکەوتنی بەرچاویان بەدەستهێنابوو. بەختەوەری واتە گەیشتن بە ئامانجە گرنگەکانی ژیان. سەرنجڕاکێشە کە بزانن لە سەدا نەوەد و حەوتی مرۆڤەکانی سەر زەوی ئامانجێکی دیاریکراویان نییە، ئەگەرە تانە یەکێک بن لەو لە سەدا سێی کە بە تەواوی لە ژیانی خۆیان ڕازین و هەست بە بەختەوەری و هێمنی ئەکەن، ئەبێ خەون و ئارەزووەکانتان بە شێوەی ئامانجی ئاشکرا و پێناسەکراو پیشان بدەن و لە ڕێگەی بەرنامەڕێژیەکی گونجاو بۆ گەیشتن پێیان تا زووە هەنگاو هەڵهێنن چالاک بوون لە ژیاندا بەبێ ئامانج وەکو ئومێدی سەرکەوتن لە پێشبڕکێکی تۆپی پێدایە کە تیایدا دەروازەی گۆڵ نەبێت. گەورەنووسەر و بیریار ئەنتۆنی ڕابینز دەڵێ لە ڕاستیدا زۆربەی خەڵکی بە شێوەیەک دەژین کە من ناوی لێ دەنێم نەخۆشی نیاگارە نیاگارە یەکێکە لە تافگە تیژرە و بەناوبانگەکانی جیهان کە دەکەوێتە نێوان ویلایەتە گرتوەکانی ئەمریکا و وڵاتی کوباوە ئەو دەڵێ، بەڕای من ژیان هاوشێوەی ڕووبارێکە کە زۆربەی خەڵکی بێ ئەوەی بەڕاستی مەبەستێکی دیاریان هەبێ تێیەکەون، لە ئەنجامدا زۆر ناخایەنێت کە خۆیان بە ئاو دەسپێرن، واتە خۆیان دەدەنە دەست هەلومەرج و کێشەکان و کاتێک دەگەنە شوێنی لەتبوونی ئاوەڕێ نازانن کام ڕێگە هەڵبژێرن و بۆ کوێ بچن، کەوابوو خۆیان بە ئاوی ڕووبارەکە ئەسپێرن و وەکوو ئاپۆڕای جەماوەر لەباتی ئەوەی بەگوێرەی بەها و بڕواکانی خۆیان بژین لەلایەن هەلومەرجی ژینگەکەیانەوە بۆ ئەملاوئەولا فڕێ ئەدرێن، لە ئەنجامدا هاوساریی ژیانیان لەدەست دەرەچێ. ئەو دەڵێ ئەوان هەروا لە بێئاگاییدا دەمێننەوە تاوەکو ڕۆژێک دەنگی تاڤگە لە خەو هەڵیانەسێنێ و دەبینن کە لە نزیک تاڤگەی نیاگارا لە ناو بەلەمێکی بێ سەوڵدا دانیشتوون تازە بەخۆدێنەوە هەست بە ئاوە هەڵدێرەکە دەکەن بەڵام زۆر درەنگ بۆ و لەبەردەم کەوتندان، ئەگەر سەرنج بدەنە کێشە بنەڕەتیەکانتان دەبینن ئەگەر پێش ئەوەی بەو ئاستە بگەن بڕیارێکی باشترتان بدایە پێش هەموو کێشەکان ئەو کاتە ڕێ لە کێشەکان دەگیرا کاتێک تووشی شەپۆلە خوڕێنەکانی ڕووبارە بین چیمان لەدەستێ جگە لەوەی سەوڵەکانی خۆمان بە ئاودا بدەین یان بە شێوەیەکی شێتانە بێهودە پێچەوانەی جوڵەی ئاو لە ڕێڕەوێکی نوێدا سەوڵ لێ بدەین و یان بڕیار بدەین کە هەروا بۆ پێشەوە بڕۆین مەبەستی خۆتان لە پێشەکیدا دیاری بکەن و نەخشە و بەرنامەیەکتان لە دەست دابێ بۆوەی بتوانن لە ڕێڕەوی ژیاندا بڕیاری ڕاست بدەن. ڕۆحێک لە دەروونی ئێوەدایە کە توانای ختووکەدانی هەسارەکانیشی هەیە. وزەیەک لە ئێوەدایە کە لەباریدایە بە ئامانجەکانتان بگەیەنێ، خەونەکانتان بەڕاست بگەڕێنێ، لە لۆمەی ئەوانی تر، بڕیارە هەڵەکانی خۆت ترست لێ نەنیشێ، لە هەر ئەزموونێک دەبێ زانستێک بەدەست بهێنی، باوەڕت بە خۆت هەبێ و بە ئاسوودەییەوە بۆ پێشەوە بڕۆ، بەم باوەڕەی کە شایستەیی خۆت نیشان بدەی، ڕێک بە هەمان شێوە کە خەڵق کراوی تا بوونەوەرێکی تاقانە بی، سەرکەوتوو. چەند ڕاستیەک دەربارەی مرۆڤەکان هەیە دەڵێ کاتێک کەسێک تەنانەت بەشتە لاوەکیەکان پێدەکەنێ دڵنیا بە خەمێکی قوڵی هەیە کاتێک کەسێک زۆر دەخەوێ دڵنیا بە کە تەنهایە کاتێک کەسێک کەم دەدوێت و ئەگەر قسەش بک بەپەلە قسە دەکا دڵنیابە کە نهێنیەک دەپارێزێ کاتێک کەسێک ناتوانێ بگری نیشانەی لاوازی و تێکشکاوی ئەوە کاتێک کەسێک بە شێوەیەکی ناسایی نان دەخوا بزانە کە دڵەڕاوکێی هەیە ئەگەر کەسێک لەبەر شتە گەمژانە و بچووکەکان لە دەستت تووڕە بوو واتە زۆر خۆشی دەوێی مرۆڤە بەهێزەکان دەزانن بە چ شێوەیەک ژیانیان ڕێک بخەن تەنانەت ئەو ساتانەش کە ئەسین لە چاویاندا قەتیس دەبێ بە زەردەخەنەی سەرلێوەکانیان دەڵێن من باشم واتە خودا خەمەکەی ئێمەی بینی و قۆناغی سەختیەکان بەرەو کۆتایی دەچن. هەرگیز ئەوە فەرامۆش مەکە ئەگەر تۆ کارێک بکەی کە هەمیشە دەیکەی بە هەمان شت دەگەی کە هەمیشە پێی گەیشتووی بۆ دروستکردنی بوێریی کارێک دەست پێ بکە کە ترست لێی هەیە. تاوێرە بەردێک لە ناو ڕێدا بۆ فاشیلەکان ئاستەنگە و بۆ سەرکەوتووەکان هێما و نیشانەیە. ئەمە باشە کە گەشتەکەی ئێمە کۆتاییەکی هەبێ، بەڵام دواجار ئەمە خودی گەشتەکەیە کە بایەخی هەیە. تۆش دەتوانی سەیری کەتیبەی زیندانەکەت بکەیت و هەم دەتوانی لە نێوان شیشی کەتیبەکەوە تەماشای دەرەوە بکەی. ئێمە بە تێپەڕبوونی کات گەورە دەبین و بە چاوپۆشی و بەخشین ڕێزدار دەبین. لە ڕابردوو پرسیار بکەن چونکە لە ئایندەدا دەبێ وەڵام گۆ هەبێ. لە بیرت بێ، بوون غەزەلێکی ناوازەیە و بەرهەمی ژیانی هەر مرۆڤێک زیادکردنی کۆپلەیەکە بۆ ئەم غەزەلە. فەرامۆشی مەکە، ئەگەر پەند لە ڕابردوو وەرنەگری، دەستبەرداربوونی زۆر دژوارە، بەڵام هەر هێندەی تۆ پەند وەربگری و ڕابردوو واز لێبێنی، ئێستای تۆ، باشتر دەبێت. هەمیشە ئەوەت لەبیر بێ لەمەی وردە وردە بۆ پێشەوە بڕۆی مەترسە لەوە بترسە کە هەر هیچ نەبزوێی هیچ کاتێک لە ترسی شکەسێنان لە ئەزمونکردنی کارێک خۆت بێ بەش مەکە بەڕێیەکدا بڕۆکە کەمتر کەسێک دەتوانێت پێیدا بڕوە ئەگەر یەکەم جار سەر نەکەوتی بەلاتەوە سەیر نەبێ تازە وەک ئەوانی ترت لێ هاتووە لە بیرت بێ زەمەنێک دێتە پێشەوە کە باوەڕ دەکەی هەموو شتێک کۆتایی هاتووە و ئەمە تازە سەرەتایە فەرامۆشی مەکە لە کایی ژیاندا دۆخەکان خۆیان بەدەستەوە دەن ئەگەر کوڕی بڕیاردان بین ئازایەتی واتا باوەڕ بەخۆبوون و ئەمە بابەتێکە کەس ناتوانێ فێری تۆی بکا، جاروبار گیرۆدەبوون بۆ سەلامەتیی بەسوودە. ئەگەرەتەوێ ڕابردووت بناسی سەیری ئێستا بکە، وەئەگەرەتەوێ ئایندەت بناسی هەر سەیری ئێستا بکە. لە یادت بێ کاتێک هیچ جێیەک بۆ ڕۆیشتن نییە، وادەی ئۆغرکردن نزیک دەبێتەوە. تەنها لەبەرئەمەی کە ناتوانی بە ڕوونی کۆتایی ڕێگاکە ببینی، نابێ لە سەفەرێکی گرنگ، گەشتیەکە وە هات دەشڵەقا کە هەموو گەشتیارەکانی لە خەو هەڵسان. ئەوان لە ترسی با و باران هاوسەنگی خۆیانیان لە دەست دابوو. هەندێکیان هاواریان نەکرد و ژمارەیەکیش خەریکی نزا کردن بوون. کچە هەشت ساڵانەکەی کەشتیەوانەکەش لەوێ بوو. هات و هاواری ئەوانی تر ئەوی لە خەو هەڵسان لە دایکی پرسی دایکە چی بووە؟ دایکی وتی کە زریانێکی لە ناکاو کەشتیەکەی تووشی کێشە کردووە. مناڵەکە ترسا و پرسی ئایا باوکم لە پشت سوکانە؟ دایکی وەڵامی دایەوە بەڵێ لە پشت سوکانە. کچۆڵەکە لەگەڵ بیستنی ئەم وەڵامە دووبارە چووەوە ناو جێگەکەی و دوای چەند خولەکێک خەوی لێ کەوتەوە. با هەر دەهات و توندتر دەبوو و شەپۆلە خرۆشاوەکان دەهاتنە پێشەوە. کەشتیەکە هێشتا دەشڵەقا، بەڵام کچۆڵەکە ئیتر نەدەترسا، چونکە باوکی لە پشت سوکانەکە بوو. هەروەک لەسەر ڕێگەی ژیان بەرەو پێش دەچین، ڕووبەڕووی هەموو چەشنە هەوایەکی ناخۆش، هێمن، توند و لەسەرخۆ دەبینەوە. سەردەمێک دادێ کە پێویستە لەگەڵ کێشەکان و مەترسی و نەخۆشی و مەرگ هەڵبکەین ئەو ساتانەی کە ترس باڵمان بەسەردا ئەکێشێ، بەڵام نابێ فەرامۆشی بکەین کە ئەو شێوە ئەزموونانە بەبێ ئامانج ڕووبەڕوومان نابێتەوە. یەکێک لەو وانە گەورانەی کە ڕووداوی لەم شێوەیە بە ئێمەی دەدا ڕووکردنە خودا و پشت بەستن بەوە کە لە هەر هەلومەرجێکدا ئەی خوای گەورە تۆ سوکانداریت و ئێمە نابێ بترسین تۆ ئێمە دەپارێزی. وتراوە ناسینی حەق هەر وەکو بەشداری کردنە لە ڕێوڕەسمی بە خاک سپاردنی هەموو خەم و مەینەتێکاندا لەبەرئەوەی کە کەشتیەوانەکەت نوحە ترسی لە فاوت نەبێ. بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵقەی ئەمڕۆش لە بەرنامەی نۆژین بە پایان گەیشت سوپاسی هاوڕێ دیتانەکەم سوپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ تا بەرنامەی سبەینێ خواتان